کاتێ کە هێندە لە شار دوور کەوتینەوە کە ئیتر ڕۆشنایی شاری بابلمان لێوە دیار نەما مینا بە زمانی میسری کە سەوڵلێدەرەکان لێی تێناگەیشتن دەستی بە قسەکردن کردووتی من ئەم شەو بەهۆی جێبەجێکردنی فەرمانی تۆ بۆنگرتوو بوومە وتم بۆچی بۆنگرتوو بوویتە میناوتی لەبەر ئەوەی تۆ بە منت وت دەست و دەم و چاو و قاچم خوێناوی بکەم و من هەرچەندە خۆم بشۆم بۆنی خوێن لە لەشم دوور ناکەوێتەوە وتم مەبەستت لەم قسێ چییە؟ میناوتی مەبەستم ئەوەیە کە تۆ منت فریودا واد لێ کردم کە بەهۆی خوێناوی بوون پیس و بۆگەن ببم وتم ئەی ژنی نەفرەتی من ئەوەندە مادوم کە تااقەتی قسەکردنم لەگەڵ تۆدا نییە و بهێڵە بنوم چونکە و زەحمەتەی ئەم شەو بۆ ڕزگارکردنی تۆ تووشی بووم یەکێک بوو لە گەورەترین ناخۆشیەکانی تەمەنم و لە دوای دەرچوونم لە خانەی مەرگی میسر هەرگیز گرفتاری ماندوێتی وەها نەبوومەتەوە چونکە ئەو گرفتانەی ئێمە ڕووبەڕوی ئەبینەوە ئەگەر تەنها پەیوەندی بە جەستەوە بێ زۆر سەخت نیە بەڵام کاتێک کە مرۆڤ جگە لە ئازارە جەستەییەکان تووشی ماندوێتی ڕوحیش بێ زۆر شەکەتە بێ من ئەمڕۆ هەم گرفتاری ماندوێتی جەستەیی بوومە و هەم ئەرکی ڕوحیش جگە لەمانەش ئەمڕۆ بۆ ڕزگارکردنی تۆ زەرەرێکی مادی گەورەم لە خۆمدا چونکە ئەگەر تۆ نەبوویتایە و داوەت لە من نەکردایە ڕزگارت بکەم لە حەرم قوتارت ببێ من چەند ڕۆژێکی تر بە ناوی پزیشکی گەورە و پلەیەکی بابل لە لای ڕاستی پاشای ئەم وڵاتە ئەوەستام و ئەوەندە زێر و پارەم دەزەکەوت کە کەشتیەکی وەگەمە کە ئێمە ئێستاتیایدا دانیشتوین نەیەتوانی هەڵی بگرێ بەڵام تۆ منت ناچار کرد کە واز لەو قازانجە بهێنم و تۆ لە بابل دەربکەم لە داهاتوودا هەموو ساڵێ لەم ڕۆژەدا کیسێ خۆڵەمێش بەسەر خۆمدا ئەکەم بۆ ئەوەی لە یادم بێ کە ئەم ڕۆژە یەکێک بۆ لە ڕۆژە نەگبەتیەکانی من میناوتی ئەگەر تۆ بم ڕادێ من بە هۆکاری توشببوونی چارە ڕەشی خۆ دەزانی و وا باشە من خۆم فڕێب دەمە ڕووبارەکەوە بۆ ئەوەی تۆ لە دەست من ڕزگارت بێ دوای ئەم قسەی مینا جوڵایە کە خۆی بخاتە ئاوەکەەوە بەڵام من ئەوم گرت و وتم مینا. لەگەڵ ئەوەشدا کە من ئەمڕۆ ماندوێتییەکی زۆرم چێشتووە و زیانێکی گەورەم کردووە، بەڵام وەسیلەیەکی دڵدانەوەم بۆ خۆم هەیە کە ئەویش ڕزگارکردنی تۆیە. ئەگەر تۆ خۆت بخەیتە ئاوەکەوە و لەناو بچی، بەدبەختییەکەی من گەورەتر ئەبێ، چونکە تێگەم کە دوای ئەو هەموو ئەرک و ئازارە نەمتوانیوە پێش لە مردنت بگرم. تۆ بە هەموو خوایەکانی بابل و میسر و سووریا سوێند دەدەم، کە وازم لێ بێنە و بنوە و ئەگەریش حەز ناکەی بخەوی لە گۆشێکدا دابنیشە و بێدەنگ بە بۆ ئەوەی بتوانم بنم ژنەکە بێدەنگ بوو لە سوچێکی کەشتیەکە دانیشت و منیش لە بادەکەی کەمی نام تێدا پێچا بۆ دام بە خۆمدا و خۆم پێدا پۆشی کە بنوم چونکە لەگەڵەوەشدا کە شەوی چواردەیەمی وەرزی بەهار بوو بولبولەکان لەمبەر و ئەوبەری ڕووباردا ئەیان خوێند و حاجی لەقلەقەکان لە کەنار قامی شەڵانەکانی کەناری ڕووبار دەنگیانەهات بەڵام هەوای ئەو شەوەی سەر ئاوەکە فێنک بوو دوای چەند ساتێک داوام لە میناش کرد کە ئەویش پشوبدا بەڵام ئەو بەبێ ئەوەی گوێ بداتە قسەکەی من دەستی بە چڕینی ئاوازێکی خەماوی کرد من بەهۆی دەنگی میناوە خەوم لێکەوت و بەرەبەیان لە خەو هەڵسام و هەستم کرد کەشتەکە ناڕوات و سیرم کرد سەوڵ لێدەرەکان دەستیان لە سەوڵەکانیان هەڵگرتووە پێم وتن بۆچی سەوڵ لێنادەن وتیان ئێمە لە شەوە تا بەیانی سەوڵمان لێدا و ئێستا دەستەکانمان وەک داری سەوڵەکە وشک بووە و پشتمان ئێشێت و ناتوانین چیتر بەردەوام بین و ئەبێ خواردن بخۆین و لەبەر ئەوەی گوندێک لە کەناری ڕووباردا ئەبینرێ بڕۆ و لەو گوندە گۆشت و ماستمان بۆ بهێنە تابی خۆین و خۆمان تێر بکەین. وتم ئێستا کاتی نان خواردن نیە ئەگەر لەکاتی نیوەڕۆدا گەیشتینە هەر ئاوەدانیەک ئەوا خواردنتان بۆ ئەکڕم و تێرتانەکەم ئینجا پێم وتن کە ئەبێ بەخێرایی خۆم بگەیەنمە شوێنی باوو باپیرانمان و ئەگەر ئێوە لێرە خواردن بخۆن بەرەو پێش چوونمان دوا ئەکەوێت و ئەوەش بزانن کە ئەگەر بتانەوێت لە فەرمانەکانم سەرپێچی بکەن من جادوگەرێکی بەتوانام و بە هەموو گیانە ئازار گەیەنەرەکان ڕاگەێنم کە پەلامارتان بدەن و گۆشتی لەشتان پارچە پارچە بکەن و بیخۆن ئەگەرچی بابلیەکان لە جادووە ترسان بەڵام ئەوان لە هەڕەشەکەی من نەترسان چونکە ئەیاندی ڕۆژە و هەتاو ئەدرەوشێتەوە لە ڕووناکی ڕۆژ گیانە ئازارگەێنەرەکان ترسناک نابن دوای گوێم لێ بوو کە یەکێ لەوان ئەیوت ئەو یەک نەفرە و ئێمە دەنەفرین و ئەتوانین هەرچیەکمان بێ لەگەڵی دابیکەین یەکێک لە سەوڵ لێدەرەکان کاتێک کە قسەکەی ئەوی بیست سەوڵەکەی هەڵبڕی کە بیکێشێت بەسەری مندا بەڵام لەم کاتەدا هاواری کاپتا لە ناو کوپەکەەوە بەرز بۆ و سەوڵ لێدەرەکان کە لەو باوەڕەدا بوون تەرمی مامی من لە ناو ئەو کوپەدایە کاتێک کە زانیان مردووەکە زیندوو بۆتەوە بە شێوەیەک ترس دایگرتن کە یەک لە دوایە خۆیان خستە ناو ئاوەکەەوە و کەشتێکە بەبێ سەوڵ لێ دەرمایەوە بەڵام من توانیم کەشتێکە بگەێنمە کەنارەوە و لەوێدا لەنگەری کەشتێکەم خستە خوارەوە تاوەکو جوڵانی ئاو کەشتیەکە نەبا مینا لە خەو هەڵسا بوو پرچی سەری ڕێگەخست و من بە بینینی ئەو دڵخۆش بووم چونکە بینی مینا لەوە جوانترە کە لە حرەمی بورابوریاش بینی بووم کاپتا لە ناو کوپەکە پەلە قاژەیە کرد و من لی نزیک بوومە و سەری کوپەکەم شکان چونکە هەویرەکە وشک ببوو کاپتاس سەری لە کوپەکەەوە هێنایە دەرەوە و بە سەرسوورمانەوە سەیری دەوروبەری کرد و پرسی ئێرە کوێ و من لە کوێم و کلاوی پاشایەتیم چی لێ هاتووە بۆچی کراسی پاشایەتم لە بەردانە چونکە هەز دەکەم ڕوتم و سەرمام و قاچەکانم بە شێوەیەک سڕبوونە کە ئەڵێی مارێکی ژەهراوی پێوەی داوم سینۆهە، سینۆهە ئاگادار بە ئازارم نەدەیت و هەڵم نەخەڵەتێنی، چونکە من پاشای بابلم و پاشا کەسێک نییە کە بتوانن گاڵتەی پێ بکەن و فریوی بدەن. من بۆ ئەوەی تۆڵەی بێڕێزیەکانی دوێنی لێ بکەمەوتم تۆ بیرت چوو دوێنێ کاتێک کە لە بابل دەرچوین ئەوەندەت خواردبوو کە مەستی کردبووی و ویستت سەوڵ لێدەرەکانی ناو کەشتیەکە بریندار بکەی و باست لەوە ئەکرد بە پاشای بابلی و دادپەروەری پیادەکەی و سەوڵ لێدەرەکان کاتێ لێت پەس بوون ناچار بوون تۆ لەم کوپەیەدا زیندانی بکەن بۆ ئەوەی پەلاماریان نەدەی کاپتا چاوەکانی نوقاند و کەوتە بیرکردنەوە و دوای ئەوەی چاوەکانی هەڵێناوتی من لەمە و دوا شەراب ناخۆم و چونکە بادەنوشی منی تووشی خەوێکی سەر سڕهێنەر کردو بینیم بوومەتە پاشای بابل و لەناو خەڵکیدا دادپەروەری بەرقەرارەکەم و دوای بینیم چوومە حەرەمی بورابوریاشی پاشای بابل و ویستم لەگەڵ ژنێکی نەفامدا چەند وشەیەک بدوێم بەڵام ئەو ژنە شاڵاوی بۆ هێنام و برینداری کردم و هەندێشتی تریشم بەسەردەهات کە ئێستا نایەتەوە بیادم چونکە سرم ژانەکات و حەزەکەم کە تۆ لەو دەرمانەی ئەیدەیتە سەرخۆشەکان کە بە ئاگیان بهێنێتەوە بیدەیتە منیش کە بیخۆم بۆ ئەوەی مەستی بەرم بدات و سەرێشەکەم نەمێنێلەو کاتەدا کە بەندەکەم ئەم قسەیە کرد لە پرێکە لەسەر ڕووی کەشتێکە چاوی بە مینا کەوت و ئەو کە سەری لە کوپەکە هێنابووە دەرێ بردیە ژوورەوە و بەناڵەوتی گەورە من هێشتا هەر خەریکی خەوببینینم لەبەر ئەوەی ئەو ژنەی لە حەرەمەکەی بورا بوریاش بوو ئێستا وا لەبەر چاومە ئەی خوایەکانی میسر بەهانامە وەرن چونکە خەریکە شێتە بم کاک تا لە ناو کوپەکەدا کەوتە گریان و جار بە جارەی وت من شێتە بم و لەمە بە دوا ئەقلم نابێت و وەک شێتەکان لە شار ئەم کەنە دەرەوە مینا لە کوپەکە نزیک بۆ قژی سەری کاپتای گرت و سەری هێنایە دەرەوتی باش سێرم کە ئەم ناسیت یهننا کات تا بەگریانە وتی تۆ ئەوەی کە لە خەوەکەمدا پەلامارت دام و لوت و لێومت بریندار کرد ئەی خویەکانی میسر بەزەیتان پێمدابێتەوە و لەم ژنە ڕزگارم کەن خویەکانی میسرەزانم کەەوە لە من تووڕەبوونە و لەبەر ئەوە ئەم ژنەتان هێناوەتە خەونی منەوە چونکە لە دوای ئەوەی هاتمە بابلەوە پەرستنی ئێوەم لەبیر کرد و خویەکانی بابلمە پرست بەڵام لەمەودوا تەنها ئێوە ئەپەرستم مینا پێڵاوەکانی لە پێی کردە و دووجار بەڵام بە هێواشی بە پێڵا و کێشای بەدەم و چاوی کاپتا داوتی لەبەرەوەی تۆ لە کاتی خەودا جنێوت بە مندا ئەمە سزای خەونە ناپەسەندەکەتە بۆ ئەوی بزانێت کە ئێستا نەنووسوی و بەخەبەری بەڵام کاپتا زیاتر گریاوتی ئێستاش هەر لە خەودام چونکە وا هەز دەکەم وەک جار یەکەم کە لێی دام ئێستاش بەو پێڵاوە هێرشەکاتە سرم من بە کاپتام وت ئێستا بەڕاستی بەخەبەری و نابێ بگریت و لە کوپەکەوەرە درەوە بۆ ئەوەی مەستیەکەت چارەسەر بکەم بەڵام کاپتان نەیەتوانی لە کوپەکە بێتە دەرەوە چونکە گۆزەیەکی بچووک بوو من یارمەتیمدا تا هاتە دەرەوە و بۆی کاریگەرێتی شەرابەکە لە ناو دەماریدا دەربچێ مسەهلم دەرخواردە چونکە دەرمانی کاریگەر بۆ لە ناوبردنی مەستی دوای لە خەوهڵسانی شەرابخۆر مسەهلە لەبەر ئەوەی بەندەکەی من جگە لە سەرخۆشی شەراب گرفتاری نەشئی تریاکەکەش ببوو بۆ ئەوەی لە ئاسەواری تریاکەکە ڕزگاری بکەم پەتێکم بە پشتیەوە بەست و خستمە ناو ئاوی ڕووبارەوە کاپتا لە پاش نەمانی کاریگەرێتی دەرمانەکە لە مەستی شەرابەکە هەرزوو ڕزگاری بوو وتی چیتر هەز بە سەرێشە ناکەم بەڵام وەک بڵێ بە تەواوەتی لە خەو هەڵنەساوم چونکە حەزەکەم بنوم تێگەشتم کە مەیلی ئەو بۆ نووسن بەهۆی کار تێکردنی تریاکەکەوەیە کەوا زوو لە ناو ناچێت و ماوەیەک ئەخایەنێ پێم وت تۆ ڕۆژێکی تر هەز بە هیچ یەکێک لەم ئازارانەی ئەمڕۆ ناکەی و بە تەواوی چاگەبیەوە هەروەها لەبەر ئەوەی بەهۆی هەڕەشەی ئەمژنە و ناڕەحەتیەکانی پێخواردنی دەرمانەکانی من بای پێویست تەمێ بوویتە من چاوپۆشی لە بێ ڕێزیکردنەکە دەکەم کاپتاوتی بۆ من بەرامبەر بە تۆ بێ ئەدەبیم کردوە وتم بەڵێ تۆ دوێنێ بەهۆی خواردنەوەی شەراب و گاڵتە پێکردنی ئەو خەڵکی کە تۆیان کرد بۆ وەسیلەی گاڵتە پێکردنی خۆیان بە شێوەیەک ملهوڕ ببووی کە دووجار بەرامبەر بە من بێ ئەدەبیت نوان بەڵام بۆ ئەوەی بزانی کە جیاوازی نێوان خواوەندێک و بەندێک چەندە لێت خۆشە بم بەڵام ئەوە بزانە کە ئەگەر من دوێنێ لە کاتی خۆر ئاوا بووندا تۆم لە مەرگ ڕزگار نەکردایە ئێستا تۆ لەم کوپە بچووکەدا لە تەنیش کوپەکانی تر لە ساردخانەکەی کۆشکی پاشادا بووی بەڵام بەبێ گیان چونکە بورابوریاش تۆیە کوشت ئەجا ڕووداوەکانی دوێنێم بە تێر و تەسەلی بۆ جێڕایەوە بەڵام کاپتا باوەڕی ناکرد و وایە زانی درۆکەم بەڵام ئامادەبوونی مینا ناچاریە کرد هەرچیەکی پێ ئەڵێم باوەڕکە دوای ئەوەی تێمگەیان کە دوێنێ چمە ترسیەک هەڕەشەی لێ کرد و وتم ئەگەرچی ئێمە لە بابل هەڵاتوین بەڵام هێشتا ئەوەندە لەو شارە دوور نەکەوتوینەتەوە کە لە مەترسیەکان ڕزگارمان بوو بێت و ئەگەر پاشای بابل دەستگیرمان بکە سەر بەرەو ژێر لە دیواری بابلدا هەڵمانەواسێ سەو لێدەرەکانی ئەم کەشتێش هەڵاتن و ئێمە ناتوانین بەهۆی ئەوانە و کەشتێکە لێ بخڕین و خۆمان بگەێنینە وڵاتی میتانی و تۆ کە بەندەی منی ئێستا ئەبێ ڕێگە چارێکمان بۆ بدۆزیتەوە کە هەرچی زووتر لە نزیک بابل دوور بکەوینەوە و لەبەر ئەوەی لە دوێنێ ئێوارە و تا ئەمڕۆ هیچمان نەخواردوە پێویستمان بە خواردنە و بڕۆ لەم گوندە کە لە دوورە و ئەبینرە خواردنمان بۆ بکڕە و لەگەڵ خۆتدا بیهێنەرەوە و لە کاتی ڕۆشتن و گەڕانە و عقلت بەکاربهێنە کە چۆن ئێمە ئەتوانین ڕابکەین و گیانی خۆمان لە تووڕەیی بورابوریاش ڕزگار بکەین کابتە بە دوو حەڵقە مسەوە ڕۆشت و لە کاتێکدا کە بارێکی بە کۆڵەوە بوو گەڕایەوە بینیم دوو گۆزە خواردنە و هەندێ خواردن لە ناو کۆڵەکەی پشتیدایە وتم کابتە ئایا بیرت لەوە کردەوە کەچی بکەین وتی بەڵێ گەورەی من لێرەوە کە ڕۆشتم بیرم کردەوە و لە هاتنەوەشمدا هەر لێکم ئەدایە و تێگەشتم کە من دوێنێ خەوم نەبینی بوو ئەوەی بینی بووم لە بێداریدا ڕوویدا بوو لەبەر ئەوە شەراب تاوانی نییە چونکە هۆی بینینی ئەو شتانە مەستی نەبوو من لە هەڵەدا بووم کە ئەمڕۆ تۆبەم کرد کە چیتر شەراب نەنۆشمەوە کاپتە ئەمەی وت و بەبێ ئەوەی چاوەڕوانی ئیزندانی من بێ یەکێک لە گۆزەکانی هەڵگرت و دەستی بە خواردنەوەی کرد و جار بە جار بۆ تازەکردنەوەی هەناسە دەمی لە گۆزەکە هەڵەگرت و ستایشی خویەکانی میسر و تەنانەت بابلیشە کرد دوای ئەوەی ئەوەندەی نۆشیەوە کە چیتری پێ نەخورایەوە گۆزە نیوە بەتاڵەکەی لە ژێر مێزی کەشتێکە دانا کە شوێنێکی فێنک بوو هەر لەوێ ڕاکشا و نووست من ئەوەندە لەم کردەوەی تووڕە بووم کە ویستم بە یەکێک لە سەوڵەکان لی بدەم و بە سزای بگەێنم بەڵام مینانەی هێشتوتی بەندەکەت کارێکی ژیرانەی کرد و ئێمەش ئەبێ ئەو بکەینە نمونە و شەراب بنۆشین بۆ ئەوەی چالاک بین چونکە ئەمڕۆ ڕۆژێکی خۆشە و بورا بوریاش ئەگەر هەموو ڕۆژێ دەسەڵاتی هەبێ هەر نەبێ ئەمڕۆ توانای دەستگیرکردنی ئێمەی نابێت و ئێمە ئەبێ لەم ڕۆژە بەهارەدا کە گەنمەکان لە کەناری ڕووباردا شین بوونە و حاجی لەقلەقەکان دەنگیان دێت و مراویەکان بە گردردنی بەرزەو لە ئاسماندا ئەفرن کە بڕۆن و هێلانە دروست بکەن و هێلکە بکەن کەڵک وەربگرین چونکە لەوانەیە ڕۆژێکتری وهامان بەنسیب نەبێ کە تا ئەم ڕادەیە خۆش و دڵڕفێن بێت و دوایی خەفەتی بۆ بخۆین ئەم قسەی ئەو کاری لە من کردوتە مینا کاتێک کە لە بابلدا بۆ بینینی ئەستێرە ناسەکان چوومە بورجەکەیانەوە لەوانم بیست کە چارە نووسی مرۆڤ لەلایەن ئەستێرەکانەوە دیارەکرێت و ئێمە ناتوانین چارە نووسی خۆمان بگۆڕین بۆیە پێشنیارەکەی تۆم بە دڵە و ئەمڕۆ لەم جێگادا بە خۆشی ڕابێرین و لەبەر ئەوەی هەوا گەرم بووە وا باشە بچینە ناو ئاوەکە و لەشمان فێنک بکەینەوە. جلەکانمان داکەند و لە ڕووبارەکەدا مەلەوانیمان کرد و دوای فێنک بوونەوە گەڕینەوە کەشتێکە و نانمان خوارد و شەرابمان نوۆشیە و مینا بۆ ئەوەی نیشان بدا کە چۆن بۆ خۆیەکەی خۆی سەماکە لەسەر کەشتێک کە سەمای کرد و من پێم وت مینا لەوە زیاتر سەما مەکە پرسی بۆچی لەوە زیاتر سەمانەکەم وتم لەبەرەوەی کاتێک کە بەنیگات کە وەک تریفەی مانگی سەر ئاوی ڕووبارە سەیری خۆڕەڵا دەکەی و بەدەست ئاماژەی بۆکەی ئەکەومەوە یادی میسر و هەست بە پەژارە ئەکەم من نامەوێت بە ژنێک بڵێم کە دڵم پێتەوەیە چونکە جارێکیان قسەیەکی وام بە ژنێک وت و ئەو ژنە ئەوەندە چارە ڕەشی کردم کە هیچ پزیشکێکی میسری تامڕۆ هێندە بەدبەخت نەبووە میناوتی دیارە لە وڵاتەکەی تۆدا ژنەکان پیاو فریوەدەن و بەدبختیانەکەن بەڵام من بەتەما نیم تۆ بەدبخت بکەم و فریوت بدەم و خی منیش ئەڵێت تۆ نابێ خۆت بەدەست پیاوە بدەیت مەگەر کاتێک کە پیاوێکت پەسەند کرد و من هێشتا پیاوێکم نەدۆزیوەتەوە بۆ ئەوی بتوانم هەموو تەمەنی ژیانم لەگەڵ ئەودا ببەمە سەر بەڵام پێم بڵێ بزانم ئەو ژنەی بووە هۆی بەدبختیت خەڵکی کام وڵات بوو چۆن تۆی چارە ڕەش کرد وتم ئەو ژنە منی خستە داوی خۆیەوە و هەرچیەکی هەم بوو لی سندم تەنانەت وای لێکردم گۆڕی دایک و باوکیشم بفرۆشم و نەمتوانی دایک و باوکم لە گۆڕەکەی خۆیاندا بشارمەوە مینا وتی ئایا مەبەستت لەم قسەی ئەوەیە کە تۆ ئەتەویست ئەو ژنە بکەیتە هاوسەری ژیانی خۆت وتم بەڵێ وتی ئایا ئەو بۆ ئەوەی ببێتە هاوسرت هەرچیەکت هەبوو لی سندی و تۆی ناچار کرد گۆڕی دایک و باوکت بفرۆشی وتم بەڵێ میناوتی ئەم ڕفتارە تایبەت بۆ بە ئەو یان لە وڵاتەکەی ئێوەدا هەموو ژنەکان ئەوهان و بۆ ئەوەی ببنە هاوسەری ژیانی پیاوێک هەرچیەکی هەیە لێستێنن وتم ژنەکانی تریش بۆ ئەوی پیاوێک کەڵکیان لێوەربگرێ شتێکیان لێستێن و لە میسەردا هیژنێ بە بێ وەرگرتنی شتێک نابێتە هاوسەری پیاوێک میناوتی ئەمە نەریتێکی وەحشیانەیە و ئەگەر من باش تێگەیشت بم لە میسر هەر پیاوێک کە بیوێت ژن بهێنێت ئەبێ زێڕ و پارە بدات و وەک کەنیز ژنەکە بکرێتەوە ئەگەر نا ناتوانێ سوودی لێ وەربگرێ وتم وایە بەڵام چەندێتی زێڕ و پارەکە جیاوازە و ئەو کەسانەی دەوڵەمەندترن بۆ کڕینی ژن پارەی زیاترەدەن میناوتی کەواتە جێی سەرسوڕمان نییە کە بۆچی هەموو ژنە خۆ فرۆشەکان لە میسرەوە دێن چونکە لە جێگایە کە ژن و مێردایەتی بە پارە بەسرابێتەوە و تا پیا و پارە نەدا نەتوانێ ژن بهێنێ و تا ژن کانزاوەر نەگرێ مێردێ هەڵنەبژێرێ ئیتر ژن و مێرد حەز لە یەکتری ناکەن و تەنها حەز لە پارە ئەکەن و هەر کەسێ کانزای زیاتر بدا ژنەکە جەرگی خۆی بە ئەو ئەسپێرێ بەڵام من خەڵکی وڵاتێکم کە لەوێ ژن و پیاو بۆ پارە تێکەڵ یەکتر ناکەن و ئەو شتانی کە خویەکان بە خۆڕایی داویانە بە ئەوان بۆ فرۆشتن داینانێن و لە وڵاتی ئێمەدا هەرگیز نەبیسراوە ژنێ بۆ ئەوەی پیاوێک کەڵکی لێوەربگرێ هەرچی هەیەتی لێی بسەنێ و تەنانەت گۆڕی دایک و باوکیشی لێوەرگێ لەوێ هەر ئەوەندە ژن و پیاو یەکتریان بەدڵ بێ ئیتر ئەبنە ژن و مێرد و نەژنەکە داوای شت لە پیاوەکە کات و نەپیاوەکە لە ژنەکە من ئەگەر خۆم تایبەت نەکردبایە بەخوایەکەم هەر پیاوێکم بەدڵ بواە بە مێردی خۆم هەڵبژارد و ئەمڕۆژ کە خۆم تایبەت کردووە بەخواوە دیسانەوە توانم پیاوێک هەڵبژێرم کە بە دڵم بێ بەمەرجێ کچێنێکی خۆم پێشکەش بەخواکەم بکەم پاشان شوو بکەم وتم مینا دنیا بەرفراوانە و لەم دنیادا خویەکان زۆرن و ئەوەندە ژمارەیان زۆرە کە هێشتا کەس پەیدا نەبووە کە بتوانێت ناویان لەبەر بکات و لە هەر سەردەمێکدا خەڵکی لە ترسا خوای نوێ بۆ خۆیان پەیداکەن و ئەی پەرستن و لەبەر ئەوە تۆ ئەتوانی واز لە خویەکەی خۆت بهێنی و لەگەڵ مندا بیت بۆ وڵاتێ کە لەوێدا خویەکەت دەسەڵاتی نەبێت و لەوێ خوای تری لێیە کە ناچارت نەکەن کچێنەکەی خۆتیان پێشکەش بکەی و لەوێدا تۆ ئەبیتە خوشکی من واتە ئەبیتە هاوسرم میناوتی من بۆ هەر وڵاتێ بڕۆم دەسەڵاتی خویەکەم ئەمگرێتەوە هەرگیز جێگایەک نییە کە بتوانم بۆی بڕۆم و دەسەڵاتی خویەکەم لەوێدانەبێ دوایی مینا لێم نزیک بۆ و دەستی گرتموتی من تۆم بە دڵە و ئامادەم ببمە خێزانی تۆ بەڵام ناتوانم بەر لە وەرگرتنی ڕەزامەندی خویەکەم ببمە هاودەمت چونکە من مڵکی خویەکەی خۆمم وتمینە ئەم قسەی تۆیکەی وەک قسەی هەموو ژنە گەنج و جوانەکانی ترە کە هەر کامێکیان بۆی ئازاریە و پیاوە بدەن کە خۆشیانەوێ بەهانەیە گەدۆزنەوە یەکێکیانەڵێت خۆشم ئەوێت بەڵام زێڕ و پارەت نییە یەکێکی ترەڵێ خۆشم ئەوێت بەڵام لەبەرەوەی خواکەی من ناپەرستی ناتوانم ببمە هاوسەرت و تۆش ئەڵێی ئامادەم ببمە هاوسرت بەڵام لە پێشا بێ ڕەزامەندی خواکەم وەربگرم میناوتی من ژنێکی نەزان نیم و جگە لە زمانی وڵاتەکەی خۆم زمانی میسری و زمانی بابلیش ئەزانم و ئەتوانم ناوی خۆم بە سێ شێوە بنووسم من ئەزانم کە خەڵکی لە وڵاتە جیاجیاکان خوای جۆراوجۆرە پەرستن و ئاگادارم کە لە هەموو وڵاتاندا ئەوانەی دەوڵەمەندن باوەڕیان بە خواکانی خۆیان نییە بەڵام لەبەر دوو مەبەست وای دەرەخەن کە باوەڕیان پێیانە یەکێکیان ئەوەیە کە دابوونەریتیان وایە و دووەمیان ئەوەیە کە لەبەر ئەوە وای دەرەخەن کە باوەڕیان بەخوایە تاکو و بتوانن چینی هەژار و بەندەکان بەکار بگرن کە ئەوانیش باوەڕیان بە هەمان خوای ئەوانە و بە ڕەنجی ئەوان خۆیان زیاتر دەوڵەمەند بکەن، چونکە ئەگەر چینی هەژار و بەندەکان بزانن کە دەوڵەمەندەکان باوەڕیان بە خواکان نییە لێیان هەڵەگەڕێنەوە، هەروەها باوەڕی چینی هەژار و بەندەکان بە خواکان لە میسر و بابل و شوێنەکانی تر باشترین هۆکارە بۆ گوێڕایەڵ ڕاگرتنی ئەو خەڵکە و ئەوەندەی کە ئەم بیر و باوەڕە هەژار و کۆیلەکان ملکەچی دەوڵەمەندەکانەکە ترس و قامچی و مەرگ ئەوەندە ناچاریان ناکەن ملکەچ بن من هەموو ئەمانازانم بەڵام لەبەر ئەوەی لە مناڵیەوە منیان بە باوەڕی خواکەمەوە پەروەەردە کردووە و بەردەوام خەریکی سەماکردن بۆ خواکەم بوومە هیچ هێزێک ناتوانێت ئەم باوەڕم لێ بسەنێتەوە و ئەگەر تۆش وەک من لە مناڵیەوە لە بەردەم گایەکاندا سەمات بکردایە و لە کاتی سەمادا بە نێوان شاخە نوکتیژەکانیدا بازت بدایە و بە پاژنەی پێت لە کاتی بۆڕاندنیاندا بدایە بەلمۆزیاندا ئەتزانی کە من چێڵێم و ئەو کەسەی بەم شێوەیە باوەڕی بەخوای خۆی هەبێ ئیتر لە باوەڕەکەی پاشگەز نابێتەوە بەڵام دڵنیام تۆ هەرگی سەمای کچ و کوڕە گەنجەکانت لە بەردەم گایە تووڕەکاندا نەبینیوە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی